خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شاد وێڕای سڵاو فەرموون لەگەڵ ئاڵقەی سی و دووهەم لە کتێبی هەنری کیسینگەر. بەشی شەشەم سیاسەتی بەجیهانی بوون. بۆ یەکەمجارە لە مێژوودا یەک سیستەمی ئابووری لەسەر ئاستی جیهان دێتە ئاراوە ئەوە تا بازاڕەکانی هەموو کیشوەرەکان بە بەردەوامی کارلێکردنیان لە نێواندایە. ئامرازەکانی گەیاندنیش ڕێگەیان بۆ سەرمایە گوزاریەکان خۆش کردووە. بەدەم هەر دەرفەتێکی نوێی و پێشبینیەکی کەمەوە بچن. میکانیزمە ئاڵۆزەکانی قەرز بەخشینیش دراوێکی وەها فەرهامەکەن هەرگیز شتی وا نەبووە هەروەک بە جیهانی بوون هانی خێراتربوونی برەوی تەکنەلۆژیا و دەوڵەمەندبوونەدا کە لە سەردەمەکانی پێشتردا کەس بە خەیاڵیدا نەئەهات بە پێیەوەش کە گەشەسەندن لەسەر پشت بە یەکبەستنی دوو لایەنە ڕاوەستاوە بۆیە بە جیهانی بوون کاری خۆی کردووە لە هێنانەوەیەکی ڕۆڵی دەوڵەتی نەتەوەیی وەک تاکە دەستنیشانکاری خۆشگوزەرانی کۆمەڵگا. هەرچەندە بە هەمان شێوەی زۆر لە ناوچەکانی تر بەسەر وڵاتە یەکگرتووەکاندا ناچەسپێ. وڵاتە یەکگرتووەکان ئەوسا و ئێستاش ئەو هێزە بزوێنەرەیە کە داینەمۆی جوڵێنەری جیهانی بوون، فەراهەمەکە هەر خۆیشی سوودمەندی یەکەمە لەو هێزانەی دەری پەڕاندوون. لە ماوەی دواهەمین دە ساڵی سەدەی بیستەمیشدا ئاستی بەرهەمهێنان لە ئامریکادا یەکەمین بزوێنەری گەشەی ئابووری بووە لەسەر ئاستی جیهان. سەرمایەی ئامریکایش کۆمەکی تەکنۆلۆژیای نوێیە سەرسوڕهێنەرەکانی کردووە و هانی بڵاوبوونەوەی فراوانی داوە بە هەموو جیهاندا. هەروەک دامەزراوە بازرگانی ئەمریکاییەکان بازاڕە زەبەلاحەکانیان تێر کردووە و بەکاربردنی تایبەتی کەسەکانی گەیاندۆتە ئاستێک کە لە سەدەکانی ڕابردوودا قۆرخی چینی دەوڵەمەند بوو. ڕەنگە ڕۆژگارێکیش بێتە پێش کە تایدا دواهەمین دە ساڵی سەدەی بیستەم بە ڕۆژگارە خۆشە بەسەرچووەکان ناو ببرێ. چونکە ئەدای ئابوری ئەمریکا بە ئاستێک گەیشتووە زۆر بە زەحمەت ئەوە بە خەیاڵدا دێ کە بگاتە ئاستێکی بەرزتر. لەگەڵ ئەوەشدا و بە پێی گوتەی ئالان گرینسپانی سەرۆکی بانکی یەدەگی فیدراڵیی، ڕەنگە وڵاتە یەکگرتووەکان هێشتا لە بەردەم شۆڕشێکی تەکنۆلۆژی و ئابوریدا بێ. سەرکەوتنێک لەم ئاستەدا بێ هانی خەڵکانی دیکە ئەدا لاسایی بکەنەوە. سیمبولی ئامریکایی بۆ بەڕێوەبردنی ئابووری بووە بە پێوەر لە زۆربەی وڵاتانی تردا. شتێکی باشیشە وەها بزانرێ کە نەهێشتنی دیسپلین و لابردنی کۆسپەکان لە بەردەم بازرگانیدا ئەنجامی لێهاتوویی پسپۆڕە ئابووریەکانی ئامریکا یان ئامۆژگاریەکانی سندوقی دراوی نێودەوڵەتی و وەزارەتی دارایی ئامریکان. ئەوەش کە زۆربەی حکوومەتەکانی قایل کرد بریتییە لە بازاڕەکانی سەرمایەی ئامریکا کە ناتوانرێ وازیان لێ بهێنرێت و هەروەها گەشەی بێ سنووری ئابووری وڵاتە یەکگرتووەکان بەڕواڵەت. بازاڕی ئازاد لە زۆربەی شوێنەکاندا زاڵ بووە، ئینتەرنێتیش خەریکە هەموو پێکهاتە جیاجیاکانی ئابووری جیهانی بە خێرایی پێکەوە گرێ ئەداتەوە. پارە وەگەڕ خستنە دەرەکییەکانیش بە گشتی هانەدرێن. لە زۆربەی ناوچەکانیشدا بە تایبەتی شوێنە گەشەسەندووەکان، ڕۆڵی حکوومەت ئاسانکارییە بۆ کارەکانی بازاڕ نەک ڕێکخستنیان، چونکە گەشەی ئابووری و دۆزینەوەی هەلی کارکردن تا ڕادەیەکی زۆر بۆ دامەزراوەکان و بۆ بازرگانیی ئازاد وازیان لێهێنراوە. نەبوونی هیچ جێگرەوەیەکی ڕاستەقینە بۆتە هۆی بەهێزکردنی مەیل بۆ گرتنەبەری سیمبولی ئامریکایی، بەهۆی ئاگایی گشتی خەڵکیش بۆ ڕاستی گەندەڵی و بێرۆکرەسی، کۆمەکی دارایی حکومەت بۆ هاوکاریکردنی گەشەکردن بە شێوەیەکی بەرچاو کەمبۆتەوە، بەو پێیەش کە گەشەسەندن لە وڵاتانی پێشکەوتوودا تا ڕادەیەکی زۆر پشت بە سەرمایە تایبەتەکانە بەستێ، هەروەها بەو پێیەی سەرمایە تایبەتەکان هەردەم پێ لەسەر ئەوە داگرن کە سیستەمێکی یاسایی هەبێ بتوانرێ پێشبینی بکرێ و پێ لەسەر تێکڕایەکی گونجاوی قازانج داگرن لە کاتی ئاستە پەسەندەکانی خۆخستنە مەترسیەوە بۆیە هەر وڵاتێک بیەوێ ببێ بە ڕکابەر ئەبێ بچێتە ناو پرۆسەی بەجیهانی بوونەوە لە هەردوو ڕووی سیاسی و ئابووریەوە. بە جیهانیبوون لە وڵاتەیەکگرتووەکاندا شوێنەواری خۆی بەسەر تاکەکان و گروپەکانەوە بەجێهێشتووە ئەوەتا لە هەندێک لە کەرتەکاندا زۆر لە فەرمانەکان لە دەست دراون و لە هەندێکی تردا فەرمانەکان دوو بەرابەر بوونەتەوە لەگەڵەوەشدا فەرمان بۆ هەمووان و لەگەڵیدا بەرزبوونەوەی کرێی کار لانی کەم لە وڵاتە گرتوەکاندا دژی ئەو بیانوەی لایەنگرانی بەرهەمهێنانی نیشتیمانیە گوایە بە جیهانی بوون ئەبێتە هۆی بێکاری. جۆزیف ستیگلیتسی سەرۆکی پێشووی بانکی نێودەوڵەتیش باشترین گوزارشتی لەو نیگەرانیە جیهانیە کرد سەبارەت بە برەوسەندنی گوشارەکانی لایەنگرانی بێرۆکەی داکۆکیکردن لە بەرهەمهێنانی نیشتیمانی کاتێک گوتی وڵاتانی تازە پێگەیشتوو لە چ شتێکی ئەو گوتارە ناگەن کە ئازادکردنی سەرمایە گوزاری پەسندەکە. کاتێک ئەبینن وڵاتانی دەوڵەمەند کە خاوەنی ئابووری بەهێز و تێکڕای بەرزی فەرمانگوزارین پێویستیان بەوەیە ڕێوشوێنی پارێزگاری بسەپێنن بۆ یارمەتیدانی ئەو هاووڵاتیانەیان کە بە جیهانی بوون بە خراپی کاری تێکردوون. لە هەلومەرجێکی لەم چەشنەدا جێی گاڵتەجاڕییە بێ ئەگەر گرنگترین دەسکەوتی هەزارەی سێهەم دووچاری شکست بێت و نەتوانرێ مامەڵەی لەگەڵدا بکا، چونکە پێشینەیەکی نییە چ لە ڕووی سرووشتەکەیەوە و چ لە ڕووی چارەسەرەوە. ئەو پرۆسەیەش کە بۆتە مایەی دەوڵەمەندییەکی گەورە لە زۆر شوێنی جیهاندا، هەر خۆی میکانیزمێک ئەهێنێتە ئاراوە کە ئەبێ بەهۆی دەرکەوتنی قەیرانی کۆمەڵایەتی و ئابووری لە شوێنە جیاجیەکانی جیهاندا. هەروەک چۆن ئابووری ئەمریکاش بۆتە داینەمۆی گەشەی جیهانی، ئاواش هەر پاشەکشەیەکی دەرەنجامی وێرانکاری لێ ئەبێتەوە کە تەنها لە کایەی ئابووریدا نامێنێتەوە. هەروەها ئەبێتە مایەی هەڕەشەکردن لە ئارامی سیاسی زۆرێک لە وڵاتان و هێنانەوەیەکی ڕۆڵی وڵاتەیەکگرتووەکان پێ بەپێی پاشەکشەکە. زۆربەی پسپۆڕان لەسەرەوە کۆکن کە سیستەمی بازاڕ بە کۆمەڵێک سووڕدا ڕووە، هاتنەوەیەکێکی ئابووریش زوو بێ یان درەنگ ڕووئەدات. پەلاویشتنی ئابووری ئامریکاییش کە ئێستا وەها دیارە سنووری بۆ نییە، زوو بێ یان درەنگ، ئەچێتە قۆناخی سست بوونەوە. تاکە شت زانینی وادە و ئاستی قووڵی ئەو سست بوونەیە. لە کاتی نووسینی ئەم دێڕانەدا بەهاری ساڵی 2001 لە چوارچێوەیەکی بەرفراواندا بڕوا وەها بوو کە وڵاتە یەکگرتووەکان خەریکە ئەچێتە ئەو قۆناغەوە و قسە زیاتر لەسەرەوە بوو کە ئایا کاریگەریەکانی ئەو سست بوونە کەمە بێ هەر کاتێکیش سستی لە ئەمریکادا ڕووبدا بەتایبەتیش ئەگەر ماوەیەکی زۆر بخایەنێ، ئەگەری زۆر هەیە دەرەنجامەکانی بەخێرایی بەسەر ناوچەکانی تری جیهاندا بڵاوبێتەوە. لە مێژیشە ئەو سیناریۆیە بەم شێوەیە وەسفەکرێ، دابەزینێکی درێژخایەن لە بازاڕی پشکەکاندا کە ئەبێتە هۆی دابەزینی تێکڕای کاڵا چنینەوەی ئامریکاییەکان کە زۆربەیان بڕێکی باشی پاشەکەوتەکانیان لە بازاڕی پشکەکاندا وەگەڕخان. ئەمیش ئەبێتە هۆی دابەزینی تێکڕای هەناردەکانی وڵاتانی تری پیشەسازی ئەمیشان ئەبێتە هۆی سستبوون لەو وڵاتانەدا سەرمایەکانیش بە تایبەتی ئەو سەرمایانەی لە بازاڕی درا و پشکەکاندا یاریان پێکرێ ڕاکەن بەرەو دەرەوەی ئەو وڵاتانەی بارەکە کاری تێکردوون. بانکەکان ئەو پارانە کەمەکەنەوە کە بۆ قەرز بەخشین تەرخان کراون. بەهۆی ناجێگیریی ئەو پێشبینیانەش کە پەیوەستن بە پاشەڕۆژەوە، کاڵاوەچنەکان لە هەموو جیهاندا ئەکەونە پاشەکەوتکردن. بە دابەزینی تێکڕای پارە خەرجکردنیش مەیلی نەگەتیڤانە زۆرەبێ. ڕەنگیشە هەندێک لەو ڕێبازانەی لە نەوەدەکاندا بازاڕەکانی دراوی ئاسیا و ئامریکای لاتینیان گەیاندە قەیران، بە شێوەی جیاواز سەرهەڵدەنەوە، بەڵام بە هەمان پێکهاتە بنەڕەتیەکانیانەوە. بەڵام کۆسپی دەروونی ڕیشەیی هەن لەبەردەم هەر خۆ ئامادەکردنێکدا بۆ قەیرانێکی وەها، چونکە لایەنە بەرپرسەکان لە کایەی ئابووری، خەزێنەکانی وڵاتە یەکگرتووەکان، پارە هەڵسوڕێنەرە مەزنەکان، بانکەکان و ئەنجومەنەکانی بەڕێوەبردنی کۆمپانیا فرە ڕەگەزە زەبەلاحەکان، گومانیان لە ڕوودانی قەیران نییە، بەڵام دوودڵن لەوەی لەسەر ئەو ئەگەرە ڕەفتار بکەن لە ترسی ئەوەی نەبادا ببنە هۆی ڕوودانی ئەو شتەی لە هەوڵدان دوای بخەن بۆ ئایندەیەکی دوور. بەو هیوایەی دوای ئەوەی ئەوان لە پۆستەکانیاندا نامێنن ڕووبدا. پێشیان وایە لە لایەنی دەروونییەوە ئەوە ئاسانترە مامەڵە لەگەڵ دەرەنجامەکانی سستیدا بکەن، نەک ڕێوشوێنێکی دژوار بۆ بەرپێگرتنی بگرنەبەر، چونکە ناتوانن بیسەلمێنن کە گرتنەبەری پێشوەختی ئەو ڕێوشوێنانە پێویستن، یان بەوەندە وازهێنن کە مەسەلەکە بۆ سەرۆکی بانکی یەدەگی فیدراڵی لێگەڕێن. جگە لەوەی داڕێژەرانی سیاسەت لە هەردوو کەرتی گشتی و تایبەتدا بەبێ هیچ نەخشەیەکی ڕێپیشاندەر ڕێیان گرتۆتەبەر، کەمیشیان توانیویانە پێشبینی قەبارە و ڕادەی بەردەوامی قۆناغی گەشە بکەن لەوانیش کەمترن ئەوانەی پێشبینی قەیرانە داراییەکانی ئەمریکای لاتین و ئاسیا و رووسیایان کردووە کە لە هەشتاکان و نەوەدەکاندا پەلهاوێژی ئابووریان ڕاگرت بێجگە لە مەزەندە نەکردنی ئەو خێراییەی پێویستە بۆ زاڵبوون بەسەر ئەو قەیرانانەدا. هیچی ترم نییە بیخەمە سەر ئەو مشتومڕەی لە ئارادایە سەبارەت بەو ڕێوشوێنە ئابووریانەی ئەبێ بگیرێنەبەر بۆ خۆ لادان لە سستی یان هێورکردنەوەی، بۆیەش ئەوەی ماوەتەوە لەم بەشە تەرخان یەکەم بۆ ئەو کێشانەی ئەبێ پیاوانی دەوڵەت بەرەوڕوویان ببنەوە. بۆ ئەوەی نەهێڵن جیهانی سیاسەت دەستکەوتە ئابووریەکانی بە جیهانی بوون تێک نەشتێنن. ئازیزانم لە ماوەی ڕابردووە ئەڵلقەی سی و دووهەمینی کتێبی هەرێکی سنگەرمان پێشکەشکردن.